بانگەوازێک بۆ بەهەشت ئایا دەتەوێ ڕەزامەندی خی گەورە بەدەست بێنی؟ پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێت فەرموویەتی خوای گەورە بەوە لە بەندەی خۆی ڕازی دەبێت کاتێک پاروەنانێک دەخوا سوپاسی خوای لەسەر بکە یان شلەیەکی خواردەوە